هەست بە شایستەیی بکە. بەپێی پێناسەیەک باوەڕبەخۆبوون تەنیا هەستکردن بە شایستەییە، ئەم هەستە لە ئێمەدا دروست نابێت مەگەر ئەوەی پەی بە خۆمان و تواناکانمان ببەین، پێشتر وتمان کە ئێمە ئەبێ هەمیشە لە یادمان بێت کە ئێمە هەڵبژاردەی نێوان دروستکراوەکانی خواین، تا ڕۆحی خوامان تێر بکرێت ئێمە جێگری خواین لەسەر زەوی، کەس کەسی دیکە ناکاتە جێگری تەواوەتی خۆی، مەگەر تایبەتمەندیەکانی خۆی تێدا بێت و هەرچەند کەمتریش بێ، خوا فەرموویەتی، ئێمە مرۆڤمان وەک خۆمان دروست کردووە، کەوابوو هەموو تایبەتیەکانی خوا لە مرۆڤیشدا هەیە، بەڵام نە بە شێوەیەکی تەواو، لەو ڕۆژەوە کە بە شێوەیەک مرۆڤ دروست کراین لە ڕاستیدا مرۆڤیەتی و پلەی توانا و شایستەیی خۆمان وەرگرت، تەنانەت بیری ئەوەی کە ئێمە توانا و شایستەیی بەخششە گەورەکانمان نییە، بە واتای داننانە بە بەهاکانی خوایی و ناشکوریەوە. هەر نیعمەت و بەخششێک کە لەم دنیایەدا ئەیبینی بۆ تۆ دروست کراوە، ئەم بابەتە زۆر جار لە پەرتوکە ئاینیەکاندا باس کراوە، زۆر جار هەستی شایستەیی یان ناشایستەیی بەو کارانەی لە ڕۆژانەدا دەیکەین جا چ بزانین یان نەزانین لە مێشکدا تۆمار ئەکرێ، بۆ نموونە کاتێک بۆ میوانەکانت مێز و خوانی جوان ئەڕازێنیتەوە قاپ و دەوری چینی و کارد و چەنگاڵ بەکار دەهێنیت، بەڵام لە تەنیاییدا بە پەلە و بێ گرنگیدان و تەنانەت هەندێک کات ناشرین نان ئەخۆیت. لە مێشکدا ئەوە پەیامە تۆمار ئەبێ کە میوانەکانم شایەنی ئەو هەموو خزمەت و ڕازاندنەوەن، بەڵام خۆم شایەنی نیم. هەر بۆیە دووپاتی ئەکەمەوە بە خۆتتا ڕابگە، تا باوەڕ بە شایستەیی خۆت بکەیت و باشتر بە خۆت ڕابگەی، کاتێک خەریکی کەڵک وەرگرتن لە توانایەکی بیر خۆتی بهێنەرەوە کە من شایانی ئەوە و پترم لەوەش. بە شێوەیەکی باش و جوان کەڵک لە نیعمەتەکانی خوا وەرگرە، خوا لە قورئان دا ئەفەرموێ، سوود لە نیعمەت وەرگرن، نیعمەتێک کە حەڵاڵ و ڕەوایە و پاکە، لە بەخشش و نیعمەتی خوا بە باشترین شێوە کەڵک وەرگرە. ئەم بەشەش بە کۆتا هات.